وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به سڵاوی خوای گەورەتان لەسەر بێت خوشک و برایانی مسلمان لە وتاری ئەمڕۆماندا باس لە بیرکردنەوە دەکەین بۆ ئەوەی بە خۆماندا بچینەوە بۆ ئەوەی پەند وەربگرین، هەتا مەغرور نەبین، تا خۆمان بناسین. بۆیە وتارەکەمان لەژێر ناونیشانی، بیر بکەوە تا نەکەوتوویە ناو بیر، ئاگادار بە ئەی کوردی هوشیار و ژیر، مەغرور مەبە، خۆت بناسە، ئەوسا دەزانی چ باسە. لەگەڵما بن. با کەمێ بە خۆمانا بچینەوە، بیر بکەینەوە لە حاڵی ڕابردوو و ئێستامان، بزانین ئێمە چۆن خۆمان دەناسین و بزانین هەڵەکانی مێژوومان دووبارە کردۆتەوە، بزانین پەندمان وەرگرتووە، چونکە خەڵکێک هەیە خۆی ناناسێ و هەڵە دەکا. خۆناسین ئەوەیە کە بزانی لە کوێوە هاتووی، بۆچی هاتووی، بۆ کوێ دەچی. ئەوە خۆناسینی ڕاستەقینەیە. ئەی نا، تۆ با ناویشت بەختیار بێ و لە گەڕەکی بەختیاری بی، ئەگەر ڕێبازی بەختیاریت نەگرتبێ بەختەوەر نابی. بۆ ڕزگاریش بە هەمان شێوە، کە ڕێگای ڕزگاریت نەگرتبێ ڕزگارت نابێ. ئەمە بە ڕاستی بیرخەرەوەیە، یادخەرەوەیە بۆ دنیا و قیامەتمان. بۆچی بیرمان دەخاتەوە قورئان؟ لعلکم تذکرون، بۆ ئەوەی بیربکەنەوە، بەڵام خوای گەورە گلەییمان لێ دەکا و دەفەرموێ، افلا تذکرون، ئەوە بۆ بیرناکەنەوە ئەی خەڵکینە؟ هەر دەڵێن نان ئەوە نانە ئەوڕۆ لە خوانە، بۆ ڕابردووتان لەبیرچۆوە، بۆ خۆت ناناسی؟ بەڵێ بەڵام خەڵکانێکی کەم بیر دەکەنەوە قەلیلا ما یتذکرون قەلیلا ما تذکرون کە من ئەوانەی بیر دەکەنەوە چێن ئەوانەی بیر دەکەنەوە ئەوانەی کە بیر دەکەنەوە، انما یتذکر اولو الالباب، خەڵکانێک بیر دەکەنەوە، انما بۆ حەصرە، یەعنی هەر ئەوانە بیر دەکەنەوە کە خاوەنی عەقڵن، عەقڵ، زۆر ژیر و هۆشیار و زانا و دانا و عاقڵن، لە هەموو شتێک بیر دەکەنەوە پەند وەردەگرن بۆنمونە کە دەچن بۆ سەر قەبران لەگەڵ جەنازەیەکە یەکسەر بیرەکاتەوە ئەڵێ ئای منیش ماوەیش کە هەر لەو قەبرستانە هەر لەژێر خاکە بمۆک ئەو بۆیە خۆی بۆ مردنەکە ئامادە دەکا چێن ئەوانەی بیر دەکەنەوە ئەوانەی کە خاوەن عقلن یان، سیذکر من یخشی، خەڵکانێک بیردەکەنەوە کە لە خوا بترسن، کە ترسی خوایان هەبێ ئەوانە بیردەکەنەوە. یەکێ لە پیاوچاکان کاتێ بینی گۆشت دەبرژێندرێ، وەکو چۆن ئەو مریشکانەی ئێستا لە بازاڕ لە ناو فڕنیەکانا لە ناو ئاگرا هەڵە خولێو ئەسوڕێتەوە و ڕۆناوەکە ئەتشێت پیایە، ئەڵێ کە چاوی پێکەوت گریا ئەوانیش دوکاندارەکە وەی زانی لە برسان و حەزی لێتی بۆیە ئەگری هادوتی فەرم و قوربان لە خزمەتتان تۆ بۆچی ئەگری وتی واللهی من بۆ ئەوە ناگریم و ناش خۆم و تێرم من بۆ ئەوە دەگریم ئەو ئاژەڵانە ئەو مریشکانە کە سوورەکرێنەوە کە ئەپڕوزێ کە ڕۆناوی لێ ئەچێ ئەها ئازاری سوتان چەند ناخۆشە تۆزێ سەرە پەنجەکەت بسووتێ یەک هەفتە ئەوە پێوە دەناڵێنی ئازاری سووتان زۆر ناخۆشە ئەوە چێ بیر لەو شتانە دەکاتەوە خەڵکانێک کە عاقڵ بن یان لە خوا بترسن چونکە ئەگەر بیرت نەکردەوە ئەی ئینسان إن الإنسان ليطغى أن رآه استغنى ئینسان کاتێک کە خۆی بە دەوڵەمەنی بینی، دەسەڵاتدار و دەوڵەمەند بوو و لە خوا نەترسا، توغیان دەکا، لە ڕێ لادەدا، دەبێتە ستەمکار، دەبێتە زۆردار. ئەو کاتە کە توغیانی کرد، هەر جاری وایە بە ناوی دینەوە بێدینی دەکا، بە ناوی کوردایەتیەوە خیانەت و بازرگانی و کوشنوبڕین ئەکا، ئەو کاتە شۆڕش ئەکا بە شەوەڕەش، چونکە لە خوا ناترسێ بۆیە حەسەنی بەسری ڕەحمەتی خوای لێبێ فەرموویەتی تەفەکر و ساعە خەیر من قیامی لەیلە بیرکردنەوە یەک سەعات لە خێری زیاترە لە شەوەی لە یەک شەو کە بەردەوام شەو نوێژ بکەیت یەک سەعات بۆ خوا بیرکەرەوە، چونکە بە بیرکردنەوە حەقیقەت و ڕاستیەکان دەدۆزیەوە، خۆت دەناسی، دەزانی لە کوێوە هاتووی بۆ کوێ دەچی، بۆیە لە خێرەکەی لە شەونوێژی شەوێک زیاترە، هەر لەبەرئەوەشە لە قورئانا هەزار و سێ سەد جار کەلیمەی تەفەککور دووبارە بۆتەوە، دەی خەڵچینە با بیرکەینەوە، دەی با ئێمەش بنصره ورزقکم من الطیبات لعلکم تشکرون خوای گەورە ڕوو لە ئەسحاب کاتێک کە چوونە مەدونە و چوونە مەدینە خوای گەورە دەروی لێکردنەوە کە خەریک بوو زۆر سەرقاڵی دنیا بن خوای گەورە ڕوو بە ئەوان پێیان دەڵێ وەذکوڕو ئیذ ئەنتم قەلیل بیری خۆتان کەنەوە بیر بکەنەوە لە یادتان نەچێ کاتێک کە ئێوە کەم بوون لە مەکە بەڵام خوای گەورە دەرووی لێکردنەوە فأیدکم فآواکم و ئەیدکم بنصره خوای گەورە مەدینەی بۆ ڕەخساندن و پشتیوانی لێکردن لە شەڕی بەدرا سەرکەوتن و ڕەزەقەکم من الطیبات و ڕزق و ڕۆزی و سەروەت و سامانی زۆرتان دەستکەوت لەو جیهاد و شەڕانەدا ئەی ئەسحاب ئەمە بۆچی لعلكم تشكرون بۆ ئەوەی کەوا شکرانەی خوا بکەن لە خوا غافڵ نەبن کە ئەمڕۆ لە مەدینە ئێوە دەسەڵاتان هەیە و دەوڵەمەندن وریابن بێوەفا نەبن ئەوە خوا ئەوەی لەگەڵ ئێوە کردووە ئەگەر بێنین معنای ئەم ئاەتە قیاس بکەین لەگەڵ ئەم وەزعی کوردایەتی خۆمان هەرچەندە قیاس مع الفارق بەڵام با بێین قیاسی بکەین و دای بنین واذكروا إذ أنتم قليل بيركنوا أي كردنا ڕۆژگارێک ئێوە کەم بوون، چەند ژمارەیەک بوون و لەو شاخانە، لەو ئەشکەوتانە خۆتان حەشار دابوو، لەم دیو و لەو دیویش قاچاخ بوون، تەیارە ئەگەیشتە سەرتان. بیر بکەنەوە لەو ڕۆژانە کە بە نانە ڕەقەی لادێیەکان دەژیان، لە مزگەوتەکانا پاڵتان ئەدایەوە و بە گۆرەوی بۆگەنەکانەوە، بیر بکەنەوە کە پیرێژنەکان شانیان ماچ دەکردن، بیر بکەنەوە لەو جامانە شڕە و پووزەوانە و پێڵاوی ئەدیداس و پێڵاوی لاستیقتان لە پێ دەکرد، بیر بکەنەوە لەو کاتە کە حیسابتان بۆ نەدەکرا و خوای گەورە دەرووی لێ کردنەوە و زروفێکی ڕەخساند کە لە هەردوو دیوان بەڕێز بوون و بوون بە خاوەنی دەسەڵات و دەوڵەت و دەوڵەمەند بوون. بەڵام تەماشا کەن جا دەفەرمێ ئێوەش وریا بن لە خوا غافڵ مەبن شکرانەی خوا بکەن شکرانەی خوا بکەن لەعلەکم تەشکرون چونکە ئەگەر شکرانە نەکەن ئەوە بەڕاستی خوای گەورە لێمان دەستێنێتەوە ئەوە ئیمتیحان و تاقیکردنەوەیە بزانین تا خۆ تا چەند ئەمانە بەڕاستی یادی خوا دەکەن و لە خوا دەترسن بۆیە دەبێت زۆر وریا بین ئێمە ئاگامان لێ بێ و شکرانەی خوا بکەین چونکە ناشکوری زۆر کرا خیانەت زۆر کرا کاتی خۆی کەم بوون بەڵام چەندە خەڵکانێکی زۆر بە خیانەت تەقاعد کراوە و نانێک و معاشێکی حرام دەخوا و بودجەی محکومەتی قرس کردووە دەی دەبێت لە خوا بترسێن ئەوانەیش و ئەوانەیش کە دەیکەن و بۆیان کراوە بۆیە ئیماندارانی بەڕێز و خۆشەویست ئەم ژیانە تاقیکردنەوەیە دەی با ئێمە بیر بکەینەوە ڕابردوو چۆن بووین ئێستا چۆنین دوایی چیمان بەسەر دێ ئەگەر بە خۆماندا نەچینەوە بیر نەکەینەوە خی گەورە هەمومان تاقی دەکاتەوە ئەمە لە ڕووی کوردایەتیەوە خوای گەورە تاقیمان دەکاتەوە لە ڕابردووشا لە سەردەمی عوسمانیەکانا بە هەمان شێوە میرنشینە کوردەکان هەبوون بە دەسەڵات بوون بەڵام هەریەکەی پشتی بێگانەیەکی گرتبوو خۆ خۆر بوون و لە ناو خۆیاندا دووبەرەکی لە ناوی بردن دەبێ وریابین پەند لە ڕابردوو وەربگرن بیر بکەینەوە و خەمی میلەتەکەمان بێت دڵسۆز بین پەرۆش بین چونکە ئەگەر لە دەستمان چوو هەمومان زەرەت دەکەین خوای گەورە لە سەردەمی بەنو ئیسرائیلیدا سێ کەسی تاقی کردنەوە پێغەمبەر صلی الله علیه و سلم بۆمان دەگێڕێتەوە کە هەموو بیستوتانە و حەدیسەکە متفق علیه یەکێکیان بەڵک بوو گول و گەڕ بوو یەکێکیشیان کەچەڵ بوو یەکێکیان کوێر بوو فریشتەیەکی نارد وتی ئای گول و گەڕ چی دەوێ لە دنیادا وتی خەڵق قێزم لێ دەکە ئای کە چاک دەبوومەوە دەستێکی پێهێنا و خوش شفای بۆ نارد وتی ئەی حەزت لە چییە وتی بەخوا حەزم لە حشترە حشترێکی ئاوسی بۆ هێنا دوعای بەرەکەتی بۆ کرد چوو بۆ لای کەچەڵەکە وتی کەچەڵ تۆ حەزت لە چییە وتی جا کەچەڵ حەزی لە چییە هەر قژێکی جوان قژێکی ڕەش و درێژ دەستێکی بەسەری داهێنا و بە ئیزنی خوا قژێکی ڕەش و جوانی بۆ دەرچوو وتی ئای لە ماڵی دنیا حەزت لە چییە وتی وەڵی مانگا مانگایەکی ئاوسی بۆ هێنا دوعای بەرەکەتی بۆ کرد دوای چوو بۆ لای نابیناکە بۆ لای شوێرەکە بە قەولی خۆمان وتی تۆ حەزت لە چییە؟ وتی وەڵای کوێر تا دەمرێ بە تەمای دوو چاوە. دوعای بۆ کرد و بە ئیزنی خوا چاوەکانی چاک و ساغ بوونەوە. وتی ئەی لە ماڵی دنیا حەزت لە چییە؟ وتی وەڵاهی هەر مەڕ و بزن مەڕ. ئەو کاتیار ئەوە بووە. مەڕێکی بۆ هێنا و بە ئاوسەوە و دوعای بەرەکەتی بۆ کرد. پاش ساڵانێک کە هەر ئەو فریشتەیە خوای گەورە ناردی و بەسەری کردنەوە هەر یەکێک لەوانە پڕی دۆڵێک گا و مانگا و حشتر و مەڕ و بزنی هەبوو، بوون بە کۆمپانیا و سەرمایەدار و برژوا زۆر دەوڵەمەند بە قەولی ئێستا. ئەوجا فریشتەکە چوو بۆ لای گەڕ و گول و بەڵەکەکە، بەڵام ئەویش خوای گەورە وای لێ کردبوو لەو کاتەیا وای خۆپیشان دا ئەویش وەکوو گول و بەڵەکێک وتی، ئەمن گول و بەڵەکم، لێقەوماوم، مسافیرم، پارەم پێ نەماوە بەڵکو هاوکاریەکم کە خێرت دەگاتێ حشرێکم بەیتی تا پێی دەگەمەوە ماڵێ وتی حەق و حقوق زۆرە ئەم هەموو سوالکەرە ئەم هەموو خێرە ناکرێ ئەویش پێیوت وەڵاهی من وابزانم تۆ دەناسم ڕۆژگارێک بۆ تۆ گەڕ و گول بووی خەڵک بێزی لێ دەکردی بەڵام ئێستا ئەوەتا لە خۆ بایی بووی وتی من ئێمە بابل باب هەر ئاوامان هێناوە و ساغ و پاک و چاک بووین دەیوتی ئەگەر درۆ بکەی خواوە خۆت لێ بکاتەوە خواوە خۆی لێ کردەوە گول و بەڵەگ و ماڵەکەشی ڕۆیشت ئەو جار چوو بۆ لای کەچەڵەکە دەی لە شێوەی کەچەڵێکا چوو بۆ لای فریشتەکە وتی، منیش بە هەمان شێوە مسافرم و پارەم لێ بڕاوە و ئیحتیاجم لێم قەوماوە، وەڵایی سواڵکەر نیم، تخوا هاوکارییەکم بکە، بەڵکو مانگایەکم بەیتێ و خوا سەروەتێکی زۆری داوە پێت. وتی، الحقوق کثیرە، ئەم هەموو حەقە زۆرە، ئەم هەموو خێر و سەدەقە و زەکاتە، ئەم هەموو بەزمە ناکرێ، ئێمە ماڵ بەخێو دەکەین ئێمە ئەم هەموو ماندووبوونە ئەویش وتی من وەکو وابزانم تۆ دەناسمەوە زمانی خۆی تۆ کە ئیجێکێک بووکە موت بەسەرەوە نەبوو خەڵک بێزی لێ دەکردی دانگ بۆن سەری بۆنی لێ دێ و و هیچی شت نەبوو وتی من ئێمە بابل باب هەر دەوڵەمەند بووین هەر بە بنەماڵە کابر عن کابر وتی ئێمە هەر لە قەدیمەوە دەوڵەمان ئێمە هەموو قژمان درێژ و جوان کورە ئێمە چۆشتی وا دەڵێ تۆ لێی تۆ ڕەبوو لێوتی ئەگەر درۆ بکەی خوای گەورە وەک خۆت لێ بکاتەوە سەری کەسەڵ بوو ماڵەکەیشی قڕای تێکەوت ئەها ئەمە لە خۆ بایی بوو بیری نەکردەوە ڕابردووی لە بیر چوو بوو ئەو جا چوو بۆ لای کوێرەکە پێم ناخۆشەکە دەڵێم کەلیمەی کوێر بەڵام بەعام خەڵک وا تێدەگان چوو بۆ لای نابیناکە وتی، ئەویش بە شێوەی نابینا و گۆچانێکی بەدەستەوە بۆ فریشتەکە وتی، نابینام لێم قەوماوە، پارەم پێ نییە، ئەگەر یارمەتیم دەی وەڵاهی زۆر خێرت دەگاتێ. نابیناکەش ئەو کاتی کە چاوی ساغ بوو وتی، من کە تۆم بینی خۆم بیرهاتەوە، وەڵاهی من نابینا بووم، وەڵاهی خەڵی حسابی هیچی بۆ نەدەکردم وەڵاهی برسی بووم هیچم نەبوو ئێساش خوا ئەوەندەی داومێ ئەو دۆڵە دەبینی کە پڕە لە مەڕ و بزن وەڵاهی ئەوە نیعمەتی خوایە کورە مەڕێک و بزنێک نا بڕۆ چەندت پێ دەڕوا پێش خۆتیان بدە هێن زۆرە نابڕێ قەناعەتم وایە خوا زیاترم دەداتێ وتی مبارەکت بێ وەڵاهی ئەوە تاقی کرانەوە تۆ مبارەکت بێ و قابلتە دوو هاوڕێکەی کەت گەڕ و گول بوون وەخوا لێ هاتەوە دەرنەچوون بەڵام تۆ دەرچووی دەی با ئێمەش بیر بکەینەوە بۆ ئەوەی بزانین وەکو ئەو بەڵەک و ئەو کەچەڵەمان لێ نەیە باش پاسی نیعمەتەکانی خوا بکەین باوەکو شکرانە بکەین بیرکەینەوە ڕۆژگارێک گوندی وا هەبووە سەیارەیەکی تێدا بووە، ڕۆژگارێک ئیوا هەبووە تەنەکە گەرمێ لە ماڵیا بووە، ئێمە با بیر کەنەوە لە نیعمەتەکانی خوا بۆ ئەوەی خوای گەورە ئێمەی لە بیر بێت، با ناشکوری نەکەین، با وەکو دژایەتی دین نەکەین، چونکە بەڕاستی زۆر جار بە ناوی کوردایەتیەوە دژایەتی دین کرا وەکو لە لیژنەی دەستورا بینیتان یان هەندێک جار لە یاسا و نیزامەکانە یان لە ئیعلام و ڕیکلام و تەلەفزیۆنەکانە با لە خوا بترسین ئینە بەطشە ڕەبیکە لە شەدید چونکە شەقی خوا زۆر توندە باوریا بین و بیر بکەینەوە بە خۆماندا بچینەوە دوێنێمان لە بیر بێ چونکە بەڕاستی ئەگە لە بیرمان نەبێ و بیر نەکەینەوە ئەکەوینە ناو بیر چارەسەرەکەیش چییە؟ چارەسەرەکەیش ئەبێ خوای گەورە دەروی خێرمان لێ بکاتەوە بەچی دەروی خێرمان لێ یەکاتەوە بە سێ خاڵ یەکەمیان بە ئەزیکری خوا زۆر بکەین چونکە خوای گەورە فەرموویەتی فەذکوڕونی ئەذکورکم ئەگەر ئێوە منتان لەبیر بێ منیش ئێوەم لەبیرە دەبا خوامان لەبیر بێ تا خوا ئێمەی لەبیر بێ با زۆر یادی خوا بکەین لە کاتی دەستورە، لە تەلەفزوێنەکانە، لە ماڵەوە، لە مناڵەکانمان، لە کارو کاسبیمان شەرم لە خوا بکەین، خوامان لە بیر بێ، چونکە ئەگەر ئێمە خوامان لە بیر بێ، خوای گەورە بەو عەزەمەتیە خۆی ئێمەی لە بیرە، هەتا لە فەرمودەی قودسیا فەرمویەتی، فان ذکرنی فی نفسه ذکرته فی نفسی، ئەگەر ئەو لە نەفسی خۆیدا منی لە بیر بوو، باسی منی کرد منش لە لای خۆم باسی ئەو دەکەم. بەردەوام استغفراللە بکە داوای لێخۆشبوون بکە ئەوە خوای گەورە لە هەموو هەمێک خۆشی بۆ دێنێ و لە هەموو زەیق و تەنگەبەرایەتی و ناڕەحەتی و مشکیلەدا دەروی خێری لێ دەکاتەوە و ڕزقیشی دەدات هەر خۆی نازانێت لە چیەوە ڕزقیەدا ئەم حەدیسە هەر چەندە سەندەکەی لاوازە بەڵام معناکەی ممتازە چونکە دەیان ئاەت و فەرمودەی تر هەیە گەورەی و باسی فەزل و گەورەی ئیسیغفارمان بۆ دەکات دەبا ئێمەش زۆر ئەستەغفر وڵا بکەین چونکە داوای لێخۆشبوون بکەین پێمە سا سەلام ڕۆژی سەد جار هەفتا جار ئەستەفرڵای کردووە دەبێ ئێمە زیاتر چونکە ئێمە زۆر جار بە ناوی پێشکەوتنەوە بە ناوی کوردایەتیەوە تەیدی خەڵکانێکمان کردووە زاڵم بوون نوێژنەکەر بوون حرام خۆر بوون وتیانە کوردایەتیە وڵا پێشکەوتنە کورە عولەمەیە دیموکراسیە ئەڵێ چوو لە مزگەوتێکا نوێژی کرد و شەو بوو سەرما ئەڵێ کە نوێژ تەوا بوو ویستی پاڵکەوێ مجێورەکە دەری کرد وتی هێڵا دای دەخین دەرگا کۆرە پیاوی چابە غەریبم کەس ناناسم وتی هێڵا بۆ دەرەوە تەمان دایخست ئەو جار دوا لە بن دیوارێکە لە شوێنێکە خۆی کروزەڵە کرد هەتاوەکو نیوە شەو ناناوایەکە هات و ناناوایەک لە تەنیشتی بوو هات دەڕابەکەی کردەوە و با بڵین تەنورەکەی گەرم داهێنا و بانجی کرد وەرە کاچی غەریب وەرە غەریب لێرە بە بارانە ساردا بەڵام کە سەیری کرد دەستی کرد بە هەویر شێلان ناناواکە ئیمام ئەحمەد سەیرێکە هەر لە هەویر شێلانەکەی و هەر دەڵێ سبحان الله استغفر الله لا اله الا الله استغفر الله استغفر الله چەند هەنگوچی دەبرێ هەریک استغفر الله استغفر الله دوایی کە ئەویش گەرم بۆ هۆش خۆش پێوەی مام ئەحمد فەرمووی ئەوە تۆ بەم ئەستەفرڵای چ تام و لەزەت و چی ئیسفادت کردووە وتی وەڵی لە ژیانمدا هەرچی هیوا ئاواتم هەیە خوا بۆی هێناومەجێ بەس یەک ئاواتم ماوە بخوا بۆم بێنێتە جێ ئەویشتی چییە وتی بەس ئەو مەراقمەوەی بە خزمەت ئیمام ئەحمەد بگەم کە لە کتێبەکانیان ناوم بیستۆ سەیری کتێبەکانم کرد باس کراوە باسی یەکەن مامۆستایان وتی دەوەڵام من ئیمام ئەحمەدم ئای لەو خۆشیە ئای لەو گەورەیە سبحان الله بە بەرەکەتی ئەستەغفر الله ئیمام ئەحمەدیش بۆ خۆی ئیسراحەتی کرد و ئیستا ئەستەغفر الله ئەوەندە گەورەیە زیکری خوا زۆر بکەین واتە خوامان لە بیر بێ لە هەموو شتەکاندا دووەم ئیسیغفار زۆر بکەین سێمینیشان با گەشببین بە ڕێزەکانم گەشببین بین گەشببین بین و بە چاوی ڕەش سیر نەکەین بۆ ئەوەی کەوا تەفاعل و بالخەیری تەجیدو و دائیمەن گەشببین بن چ شتێکتان لە مێشکدا بێ خی گەورە ئەوەتان بۆ دێنێ ئەم زروفەش تێدەپەڕێ زروفی زۆر لەوە خراپتریشمان بینیوە کە تێپەڕیوە بۆیە ئێمە دائیمەن گەشببین بین دڵنیابین خێرمان زۆر تیا ماوە میلەتەکەمان خێری گەلێک زۆرە خێری تیا ماوە هێشتا الحەمدللا گەلێک گەلێک زۆر دەی با هەوڵی چاکسازی بدەین و دام و دەستگاکان پەک نەخەین و لە خزمەت گوزاریەکان بەردەوام بین و با هەر ژیان ئاوادام بکەینەوە ئەوانەی کە ژیانمان لێ تێک دەدەن با ئێمە هەر لە خزمەتی ژیانی خەڵک دابین با لە خزمەت بەرژەوەندی گشتی دابین با خزمەت گوزاریەکان بەردەوام بێ با لەو پێناوەدا قوربانی بدەین کە خەڵکانێک مردنمان بۆ دێنێ ئێمە ژیان زیندووکەینەوە و ژیانیان بۆ بەرین لە کۆتاییدا لە خوای گەورە داواکارین دەڵێن یا ڕەبی خوا مانجێر لەو کەسانی کە بیر دەکەنەوە خوا مانجێر لەو کەسانی کە بە خۆیان دادەچنەوە خوایە وامان لێ بکەی کەوا قبر و قیامەتمان لە بیر بێ یا ڕەبی خوایە وامان لێ بکەی دنیا و دواڕۆژ بە ئاگا بین خوایە مانجێر لەو کەسانی کە هوشیار و بێدارن یا ربی خوا هیدایەتی کار بەدەستەکان بدەی بۆ ئیسلام و ئیمان و یەکڕزی و برایەتی یا ربی خدا هیدایەتی میلەتەکەمان بدەی برایەتی لە ناوماندا زیاد کەی یا ربی خوا بە ڕەحمی خۆت ڕەحممان پێ بکەی دەروی خێرمان لێ بکەیەوە لەم هەموو بەڵا و ناڕەحەتی ڕزگارمان کەی خوایە ئەوەی نەخۆشی هەیە شیفای بۆ بنێری یا شافی ئەوەی قەرزارە قەرزەکانی بۆ پڕکەیتەوە خوایە لەم قەیرانەدا سەبر و قەناعەتمان بدەیتێ خوایە سەبر و قەناعەتمان بدەیتێ خوایە سەبر و قەناعەتمان بدەیتێ خوا لە گوناهی خۆمان و دایک و باوکمان خۆش بی خوا پیرەکانمان عاقیبەت خێرکەی ئافرەتەکان دایکان و خوشکامان حیا و ناموسیان پارێزراوکەی گەنجەکانمان لەسەر ئیسلام و ئیمان دامەزراوکەی